دنیایان بکاتەوە. بەڕێزان وتاری ئەمڕۆم لەژێر ناونیشانی ماڵەکەت لە کوێوە و چۆن پەیدات کرد و لە چیا خەرجت کرد؟ قورآانی پیرۆز زۆر باسی ماڵ و سامانی کردووە لە ئاەتەکانی قورآن و سوورەتەکانی قورآانە باسی ئاڵتون و زی و دینار درهەم گەنم جۆ خورما دانەوێڵە باخ کشتوکاڵ حشتر ڕەشەوڵاخ نەڕ بزن ئەسب هێسر گوێدرێژ هەنگ کڕین و فرۆشتن، بەکرێدان، میرات، مارەیی، کرێکاری، بازرگانی، پیشەسازی، شوانی، ئاودان و ئاودێری، هەمووی ئەمانە لە قورئانا و بە ئایەتی قورئان باسی کراوە. سووخۆری و سووخواردن، غەش و فێڵ و تەڵەکە، بەرتیل، قومار، دزی، جەردەیی و چەتەیی، کاسبی حەرام، خواردنی ماڵی عام، خواردنی ماڵی هەتیو. خوا لە قورئاندا دوو شتی داناوە بەرامبەر بە بەهەشت. کە لە ئیمانداران وەری بگرێ و بەهەشتیان باتێ إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة دوشتی داناوە بەرامبەر بە بەهشت ماڵت گیانت ئەو دوانە بدەی بەخوا خوا بەهشت دەداتێ ماڵ ماڵەکەش لە پێشەوە إن الله اشترى من المؤمنين عفوا نفسك لە پێشەوە أنفسهم وأموالهم بأن لهم الجنة بە ماڵ و بە گیان خی گەورە پەروەردگار بەهشت ئەدا بە ئیماندار خوا لە قورآانە نمونەی براوە و دۆڕاوی بواری ماڵی زۆری بۆ باس کردوین زۆر کەس لە قورئانا خوای گەورە سەرزەنشتی کردووە کە ئەمانە ماڵ و سامانی پێداون بەڵام نەیانتوانی ماڵ و سامانەکە باش بەرهەم بێن و باش خەرجی بکەن و باش پەیای بکەن ئەوانە خەسارۆمەندەکانن وەکو ئەوانەی گرێیان بردووەتەوە حەزرەتی داوود پێغەمبەر لەگەڵ سولەیمانی کوڕی دوو پێغەمبەر بوون دوو پاشا بوون دوو دەسەڵاتدار بوون بەڵام ماڵ و سامان لە خشتەی نەبردن ئەسکەندەری زولقەرنین ئەم سەری دنیا و ئەو سەری دنیا حکمی کوورەی ئەرزی کردووە بەڵام ماڵ و سامان لە خشتەی نەبرد گەورەیەکی ماڵپەرست نەبوو گەورەیەک نەبوو هەژاران بشێلێ و پێر ژێر پێیان بخا بە عەدالەت بە مەردایەتی بە خواناسی حکمی کرد و سەری بەرزی بردەوە بۆ لای خوا جارێکی کەش بۆم باس کردوون لە ڕۆژی مردنیا پێش ئەوەی بمرێ بانەکاتە دکتۆر و وەزیر و مهندسەکانی ئەڵێ ئەگەر مردم جەنازەکەم بەم جۆرە ئەبەن بۆ سەر قەبران وتیان قوربان چۆن ئەڵێ جەنازەکەم بەسەر شان ببەن اینجا دەستەکانم دەربێنن لە تابوتەکە لە ناو کفنەکەەوە هەردوو دەسم با لە دەرەوە بێ ئاوایی ڕوود بێ اینجا بمبەن بۆ سەر خەبران ئەوە وەزیرەکان ئەوە جەیش و ئەرتەش ئەوە دکتۆرەکان ئەوە مهندیسەکان ئەوە خەبیری ماڵ و ڕاوێشکار و ئەجا سامانە سروشتیەکان ئەوە ئەمن و ئاسایش و ئیستیخبارات هەمووی بە دەر و جەنازەکەیەتی بێجگا خەڵکە عامە هەژارە داماوەکە چونکە خەڵک خۆشیان ویستووە لەگەڵ یا بوون ئەڕۆن بۆ سەر قەبران دیارە کاوانەی جەنازەکە بن بەڕێوە ئەڕۆن بەڕێوە دەستی ئەمیش ئاواکە لە ڕۆشتنەکە دەسی ئاوا هەڵتەک و داتەکەکە یانی پێیان ئەڵێ خەڵکینە من ئەسکەندەرم حچم نەبردووە ئەوە دەستەکانم خاڵییە کفنەکەیشم گیرفانی نییە پیاوی ژیر گەورەی ژیر دەوڵەمەنی ژیر مەلای ژیر مەسئولی ژیر دکتۆری ژیر کرێکاری ژیر دەرزۆرەگرێ بە پیاوی ئەژی و بە پیاوی ئەمرێ ئاگامان لێبێ خوای لەبیر چوو گاڵتەی بە هەژارانە کرد هەموو شتێکی لە پارا بینی عەنعەنە و تەنتەنەی قافڵە و کاروانەکەی کە ئەڕۆشت بە ناو میسرا ئەرزی ئەلەرزاند کلیلی گەنجینەکانی یەک کۆمەڵ پاڵەوانی زۆرانباز کلیلەکانیان بە ناڕەحەت بۆ هەڵەگیرا لە خۆی بایی بوو وتیان خوا پێی داوتی نەخێر پیاوەتی و گەورەی خۆمە ئینەما ئەوتی تو عەلا علم عندی بە زانستی خۆم پەیام کردووە خوا فەرمێ فەخەسەفنا به وبدار الارض بردم بە ناخی زەویە خواکەی موسا کە باسی بەهەشت دەکا ئەڵێ ڕووبارەوە منم ئەوە ماڵەکەی منە ئەوە قەسرەکەی منە حتا ئیذا ئەدرەکەه الغەرق کاتێ خنکا لە بەحرەکە زۆری بۆ هاو قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل بڕوا ئەکەم بەوەی بەنو ئیسرائیل قەومەکەی موسا ئیمانیان پێێنا خوا فەرمی ئەلئان ئایستا وقد عصيت قبل ئەی لەوە پێش بۆ ئیمان و نەیەنا فاليوم ننجيك ببدنك لتكون ئایا ئیمڕۆ نایەڵم ئەو لاشە تەماسی بیخوا نایەڵم ئەبێ دەرو بهێنەوە تەحنیتکە لە میسر بۆ ئەوەی هەرچی فرعونەکانی ئەم زەمانە و هەتا دنیا ئاخرە بێ ئەو لاشەی فرعونە ببین بە چاوی خۆیان بیبینن مومیا کراوە و شکر هیچی لێ نایە فرعون هامان وەزیری فرعون بوو ئای وەزیرەکان چۆن ڕئیسەکان حەیا ئەبن شەرەفیان ئەشکێنن دینیان ئەدۆڕێنن ناشرینیان ئەکەن وەزیری درۆزن و چەپڵە لێدەر وەزیری ترسنۆک وەزیری خۆخۆر ڕاوێژکاری نامەرد و ناپیاو ئەوانەن ڕئیسەکان حەیا ئەبن ئەوانەن وڵاتیان لاکەن بە شامی شەریف ئاو نزولەی هەژاران و داماوان و هەتیوانیان لێ قەدەغە ئەکەن نایڵچێ بە گوێیانە هامان ئەویش خوای گەورە پەروەردگار لەگەڵ فیرعەونا لە ناوی برد ئومەیەی کوڕی خەڵەف دەوڵەمەند بوو لە مەکە وەلیدی کوڕی مغیرە وجعلت له مالا ممدودا وبنين شهودا نزیکەی حەفە کوڕی بووە ماڵی زۆر گاڵتەی لێ هاو ئاسمانی بە کەفر نەیەزانی گاڵتەی بە محەممەد و بە ئەبوو بەکر و بیلالە کرد بەڵام ڕۆشتن فعلەبە ئەو کەسەی داوای کرد لە پێغەمەری خوا دوعای بۆ بکات دەوڵەمەند بێ بەڵام دوایی ماڵەکەی دینی لەبیر بردەوە و کە داوای زەکاتیان لێکرێوە مەسەرانەیە دەستەی براوە خەدیجە ژنە دەوڵەمەنی قورەیش ماڵەکەی کرد بە قوربانی هەژاران و گەیاندنی دینی خوا ئەبوو بەکری صدیق خوایان لێ ڕازی بێ عثمانی کوڕی عەفان خوایان لێ ڕازی بێ عەبدوڕەحمانی کوڕی عەوف خوایان لێ ڕازی بێ سوهایبی ڕۆمی ئەبوو تەلحە و ئەبوو دەردا هەموو ئەمانە لە ڕیزی براوەکانان بە ماڵیان گرەویان بردەوە خوایان لە خۆیان ڕازی کرد خەڵکیان لە خۆیان ڕازی کرد و خۆیشیان مرتاح بوون نەفسیان عەزیز و گەورە بوو جا ئەی مرۆڤی عاقڵ و بەڕێز ئەی مسلمانێک کە ماڵ و سامانت هەیە باش بزانەوە ئەمانەتی خوایە و لای تۆ دایناوە هەوڵ بدە بە ماڵ و سامانەکەت خۆت ڕزگار بکەی لە بەندایەتی دینار و درهەم تعیس عبد الدینار تعیس عبد الدرهم تعیس عبد القطیفە بێفەڕەوانەی دینار و درهەم پەرست و شاڵ پەرستن بێفەر بۆ ئەوانە هەوڵ بدە خوا ڕازی بکەی لە خۆت بەوەی یەک لە حەڵاڵ ماڵ پەیا بکەی حەڵاڵ پارەی حەڵاڵ پەیا بکەن پارەی حەڵاڵ پەیا بکەن دوو حەقی خوای لێ دەربکەی بە تەواوی سەد دەفتەرت هەیە ئەبێ زەکاتی سەد دەفتەرەکە بە ڕێک و پێکی بدەی و حەقی خوای لێ دەربکەی سەد تەن گەنمت هەیە ئەبێ ڕێک و پێک لێی دەربکەی بۆ بیانوو نەگەڕێیت لەم لاوە قەراخ و بیچاخی بکەی و ئەوانە لێی دەربکەی و هی تۆ نییە وەڵا مامۆستا مەڕێکم داناوە بۆ زەکات ئەکرێ لە بازار پارەی زیاتر دابنێم بیدەم بەو خەڵکە و مەڕەکە لە ناو مەڕەکان نابمێنێتەوە گایەکم داناوە بۆ زەکات گەنمێکی جوانمان هەیە بۆ زەکات لە بازار سێسەوەکە من پێنسەو بم بە فەقیرەکە نابێ نابێ خەڵکینە نابێ ئەبێ ئەو گەنمە ئەو مەڕە ئەو هەنگوینە ئەو پاقلەیە ئەو نۆکە ئەو حەیوانە ئەو ئاڵتونە ئەبێ دەریکەی نابێ بە پارەی زیاتری ژەڵی گری بۆ خۆت نابێ دروست نییە حەقی ماڵ و مناڵ و خۆتی لێ بدەیت ڕەزیل و چروک نەبی نەیگریتەوە لێیان نەیگریتەوە لێیان پیاوی ڕەزیل پیاوێک لە ناو ماڵ و منەڵەکەیە وەکو گورگەهارە وەکو ورچ و بەراز وابێ پارەی زۆر بێ بەڵام خەرجی نەکا بۆ مناڵەکانی خۆی جلوبەرگی جوانی لە بەرانە بێ پێڵاوی جوانی لە بەرانە بێ کڵاومشکی جوانی بەسەرەوە نەبێ بۆنی خۆش نەبێ پاک و خاوێن نەبێ پیاو نەبێ لە بازار ڕاگەر دوو ڕەفیقی پێویستیان پێی بوو چایەک ئاوێکیان بۆ بکڕێ مەردی ڕۆژی تەنانە نەبێ ئەو ئەو پیاوە بۆچی باشە ئەو کوپانەی لەو شارە زور و گردانە شاراونەتەوە لەگەڵ ئەو قاسەی ئەو ئەو پارەی ئەوە فەرقی چییە سێهەم حەقی خزم و دراوسێ و هەژارانی لێ بدەی نەک تەپ و تۆزەکەی بۆ ئەوان بێ قۆڕەی مانگاکان و سەنێرەکەی بۆ ئەوان بێ بەڵام خێر و بێرەکەی بۆ خۆت بێ نابێ پێنجەم، لە حەڵاڵدا خەرجی بکەی، بە حەڵاڵ پەیای بکەی، لە حەڵاڵا خەرجی بکەی، حەقی خوای لێ دەربکەی، زەکات و سەدەقە، بەشی ماڵ و مناڵ و خۆتی لێ بدەی، بەشی هەژاران و خزم و ئەقرەبا و دراوسێی لێ بدەی، ئەم ماڵە ماڵی نیعمەت و ڕەحمەتە. ئەگەر وا نەبێ ئەوە ماڵی غەزەبە ئەوە ماڵی چوون بۆ جەهەنمە ئەوە تەڵەیەکە و بەو دانراوە و ڕێک ئەو با بۆ تونی جەهەنم خوا پەنامان با بەرتیل بۆچی ئەدەین بەرتیل بۆ ئەدەن بەم کار بەدەستە بێدینانە ئەم کار بەدەستە حەرام خۆرانەی کوردستان ئەمانەی کەوا هەرچی کونی ژیان هەیە لەم میلەتە دایان خستووە جارێتر وتم کومپانیای تەپاڵە دابنێ لە شارە زورهاڵێ بێ نیوەی ئێمە بێ ژنێک لە ئوسترالیاوە یەک یەکێک لە ئیسرائیلەوە یەک یەکێ لە تورکیا و لە ئەفریقاوە یەک ئەڵێیان بەوێ ئیسیسمار کەم لەم شارە زورا لەم کوردستانە ئەڵێ نەبێ هەڵبژێرە ئەو چوار کەسە دوانیان کە بە شەریکی خۆت ئەڵێ بۆ ئەڵێ ئەبێ شەریک بنەوە مەسولانە دوایی ئەمە پێشمان ئەڵێن لە قسەکانیانە ئەمانە درۆیە ئەمە خەبەری درۆیە ئێو کەسانە بۆمانە گێرنەوە کە ڕۆداوی کۆمپانیەکەیەکە ئەو مەعمەلی دۆشاوە حەڤە ساڵ لە سیروانە ژەن خواردی نازانم دوایی چۆن دانرا خۆزگایە بمزانەیە چۆن دایان نا خۆزگەیەکێ شارەزا بوو بازانێ چۆن هێندا ناوە توخوا ئەکرێ پیاو پێشمەرگە بێ و مەسول بێ و دەوڵەمەند بێ توخوا ئەکرێ پیاو پێشمەرگە بێ و مەسول بێ و دەوڵەمەند بێ نەوە و یەک هاتبێتەوە پاتەی لاسیکی لە پیا بێ ئێستا هەزار ڤێلای هەبێ هەزار لەیلا عەلەوی و هەزار هەزار بانقی هەبێ و هەزار مۆری هەبێت خوا ئەکرێ ڕیشکی ئەو خەڵکەیان دەرێناوە، خوێنی ئەو خەڵکەیان خواردووە، نەوتی ئەو خەڵکەیان خواردووە، کە ئاسار و کەلەپووری ئەو خەڵکەیان خواردووە، هەرچی هەوا و ئاوی ئەو خەڵکەیە فرۆشتوویانە، فیزی ئەوەیە کە ئەڵێ ئێمە خەباتی شاخمان هەیە. پێغەمبەر خەباتی کرد چی بن لەگەڵ خۆیان بیلال و سوهیب و سەلمان خەباتیان کرد چیان بن لەگەڵ خۆیانە سەلاحەدینی ئەیوبی خەباتی کرد چی بن لە خۆیان کورە قازی محەمەڵ خەباتی کرد چی بن لەگەڵ خۆیان کورە نێرسل ماندێلا خەباتی کرد چی بن لەگەڵ خۆیان کورە غاندی خەباتی کرد چی بن لەگەڵ خۆیان کورە ئەحمەد یاسینی فەلەستینی شەل خەباتی کرد چی بن لەگەڵ خۆیان کورە ئێوە لە کێیەکەن ئێوە لە قارون و هامان و فیرعەونەکەن ئەوەی خێری تیابێ ئێوە لێی ناکەن ڕۆژی سەد خێزان بەس تەقە لە ماڵی منەدا مامۆستا وەڵای ئەم ڕەمەزانەی جنێبی خوێن وەڵای پارەم نییە دەرمان بکڕم ئەیە بێم ئەم پێنج ملیۆن شەش ملیۆنە باخەکەی تری کە دەستی ناگاتە مەلا ئەبێ ئاون زولەی بۆ کێ بە کێ تێریکا کێ دەری خێری لێ بکاتەوە کوردستان ئەوەنە فەقیرە دی قسەم پێ مەکە با قسە نەکەم هەوڵ بدە ماڵەکەت زیندانت نەکا هەوڵ بدە دەوروبەرەکانت بکەیتە پاسەوانی ماڵ و سامانەکەت بە بەخشین و هاوکاریکردنیان و خستنە ئیشیان و فیز بەسەرانەکردنیان هەیە زۆر کەزەیە خێرەکە هەر فەقیرە داوای لێ بکردا ئەیدایە ئەلێ فەقیرە ئەوی درامێکم بەرەی من قەت خێری درەم ناکەم ئەوە دە درهەم بێرە باکی گیرفانی بۆ پڕکەم دای ئینجا دوای ئەو ئەوە پارەکە دامی تێ چی لێ کرد لە ناو خەڵکا بانیە کرد فڵانە کەس ئەوە چەند مای تێ یعنی فشەیە کرد ئەڵێ ڕۆژێ پیاوێکی ژیر وتی بەخوا بێ من ئەم پیاوە ژیر کەم ئەم بەڵایە بێ لە کۆڵی ئەم میلەتە بکەمەوە ئەڵێ ڕۆشت پەرداخێکی هێنا کوپەیەکی هێنا بنەکەی هەڵکەن لە خوارەوە یعنی کونی تیابوو بنەکەی اینجا لە ناو خۆڵا داینا نیوەی بە دەرەوە بوو نیوەی لە ناو خۆڵا بوو لە ژێری کوپەکە ئیتر نازانین چی تایە ئەڵێ ئەدەسێ جلی شڕی لەبەر کرد کابراش دەوڵەمەنە ئەمەی خۆی کردو بە سواڵ کرد لەو ڕێگا کە ئەم پیاوە پێیا هاتووە چوو دانیشت کە نزیک بووی وتی خاڵە گیان خێرێکمان پێ بکەم هاوڵ مناڵم هەژار و برسین درهەمێکم بەرێ وتی من درهەم بە کەس نادەم وتی ئەی وتی کوپەکەت بۆ پڕەکەم وتی دەی ماڵ داوا بێ وتی ئادەی بۆی تێکەن وڵا تێیان کرد وڵا کوپار پڕ نەو هەر تێیان کرد کوپاڵ پڕ نەو هەر تێیان کرد هەر پڕ نەبوو هەچی پێ نەما کیسە و جەواڵی کابرای فیزل خاڵی بوو وتی کەی خۆ عادیدا کیسەکەم کوپەکەم بۆ پڕکەی پڕ نەبوو وتی دەچی بکەم هیچم پێ نەماوە وتی دەوەرە وەرە تی چییە تی ئەزانی بۆ پڕ نەبووتی نەوەڵاو تێم کوفە لە بنۆ کونی تایە ئا چاڵێکم بۆ پڕ بۆ کەندووە لە خوارۆ ئیستا چاڵەکەی پڕ کردووە لە خوارۆ بەس کوپەکە پڕ نەبوو ئەم خێر و حەسەناتەی تۆش وەکو ئەم کوپە وایە ئەی بەخشی بەڵام هیچی بۆ نامێنێتەوە فیز مەکە بەسەر خەڵکە منەت مەکە بەسەر خەڵکا جا زۆر کەس هەیە ماڵ ئەبەخشێ بەڵام منەتەکە ئەیداتەوە بە ناوچاوی خەڵکا زەکات و خێرەکە بەڵام ئەو ساڵە من نەبوومایە تۆ دەرنەچووی لە گرانیەکە خوا بوو بڕێ یاخوا نەودایە ماڵی خوایە خۆی دایکی نییە هەوڵ بدە ماڵ و سامانەکەت پێتەوە دیار بێ ئەم عەزرە درۆینە ئەم قسە قەڵبە ئەی بە ناڵێ ئیبراهیم میوانی ڕۆشت یەک گوێرەکەی بۆ برژاندن بە تەنور و لە بەردەمیانە داینا ئەی باس ئێمە بۆ ناکەی ئەی باس ئێوە بۆ ناکەی ئەبوبەکری سدیق خوای گەورە سەد هەزار درەم دابووی هەر سەوەکە هێنا لە بەردەمی پێغەمەرا داینا ئەی باسی ئەوە بۆ ناکەی ڕۆژە پێغەمبەر و صلی الله علیه وسلم ئەبو زەر و ئەبو بەکر و عومەر زۆر برسیانە ئەڕۆن بەلای پێغەمبەر ئەڵێن برسیمانە شێت بووین لە برسانە ئەڵێ من لە ئێوە خراپترم وەرن ئەکەونە دوای ئەڕۆن بۆ ماڵ یەکێ لە ئەسحابە لە مەدینە ئەبوو دەردا دەوڵەمەنە بێ بانیەکە نەبوو دەردا ژنەکەی لە وەڵا قوربان لە ماڵەوە نییە چۆ ئاو بێنە ئیسایەتەوە پێغەمەری خوا و ئەبوو بەکر و عومەر و ئەبوو زەڕ و میوانە بن ئەبوو هورەیرە ئەبوو زەڕە کامیانە ئەیان باتە ژوورەوە جێگەیان بۆ داخا بە خێراتنیانەکە پیاوێک تۆزێکی پێچی پیاوەکەی یەتەوە ئینجا خورمایان نەبێ ئەڕوا یەک هێش و خورما ئابڕێ نیوەی شی دۆشاوی لێ ئەچۆڕێ ئەوە نەگەیوە نیوەی نیوەگەیوە نیوەیشی بۆ سرەکاڵە فەریکەیە ئێشتا تاو نەگەیوە یەک بۆشتیان بۆ لەکاتەوە لە بەردەمیانەدانی ئەڵێ خەریکیەوە بن تا ئیستا ئێمە خزمەتە ئەڵێ دەی گەیوەکانی لێ بکردایەتەوە پێغەمەری خوا پێڵێ ئەڵێ ناخدا حەزم کرد لە هەرسێ نەوەکەی بخۆن وەڵا ئەڕوا لەو دیو کێر دی هەڵەگرێ پێغەمبەری خوا فەرمی ئاگاو لە حەیوانی شیرا بێ ئەزانێ حەیوان سەرە بڕێ ئەوە غیرەتە یەک چتیریان بۆ سەرە بڕێ چتیرە قسرێکیان بۆ سەرە بڕێ ئینجا ژنەکە نانی سازەکە گۆشتان بۆ برژێنە ئەی خاتە ناو نان و ئەیانداتێ بەر لەوەی دەمی لێ باڵێ فاتیمە دەمێ کە چاوی بە گۆشت نەکەوتووە پارچەیە خاتە ناوی ئەڵێ ئاوام بۆ بەرە بۆ فاتیمە ئەی بۆ پیاوی دەوڵەمەند وەکو ئەم پیاوە نەبێ ئەم قسە قەڵبانە چییە ژنەکەت و مناڵەکەت قیزی لێ بکەنەوە ڕەزیلی و چروکی بۆ کەی باشە ئەی بەی لەگەڵ خۆتا بۆ قەبرەکە ماڵ بەخشین عزەتی نەفس پێغەمبەرە فەرمێ هیچ کەسێک لە ئێوە لە ڕۆژی قیامەتە قاچی بەرودوا ناکا تا چوار پرسیاری لێکرێ پرسیاری لێکەن عمرت لە چیا تەواو کرد گەنجیت لە چیا بەسەر برد علم و زانینت لە کێوە پەیا کرد چی ئیشەکت کرد بەو علمەی ئەتزانی پرسیاری چوارەمیان زۆر خەتەرە دەربارەی ماڵەکەتە دوو بەشە فەرعی ئەلف فەرعی با من ئەین ئیکتەسەبتەه لەکوێ پەیاو کرد چۆنی پەیا کرد وڵا جگەرە پارەی باشێ کرد خوایە گیان جگەرەم فرۆشت وەڵا تلیاک پارەیە کرد ئیتر حاڵەتی ناچاری و وەڵا عەرەق جا ئەم برا وڵاتدارانەیش نوێژ و تەراویحیش دەکەن عەرەقیش بارەکەن و ئەیبەن هەیانە لەوە چێ تلیاکەکەی شیبەی تێ بڵێ دەرمانە قسە نەکەی هەر لەوانەیە بیکە بۆ خوا لێی تێکەچێ نازانێ بۆ خوا نازانێت تۆ چەنەم نانە پەیاکەی مناڵی ئەسحابە لە مەکە و مەدینە چاکی باوک و برا و کوڕەکانیان ئەگرت بیکەن بە خاتری خوا حەراممان بۆ مێنەوە بەرگەی برسێتی دنیا گرین بەرگەی ئاگری دۆزەق ناگرین کابرا پەنجا دەفتەری هەیە بە زەوی پیایەتەوە کەیەتە لاو هەر باسی زەرەرەکانەکە کابرا ملیۆنێ دۆلاری هەیە هەر بە زەوی پیایەتەوە کابرا دوو خانوی هەیە دوو سیارە هەیە بازاری هەیە هەر بە زەوی پیایەتەوە بۆ چونکە قەنەعەتی نییە چونکە تێر ناخوا چونکە حەرام چوەتە ناو سکی چونکە کرمی هەڵێ ناوە سکی ماری هەڵێ ناوە سکی تێر ناخوا هەرگیز تێر ناخوا دەوڵەمەنەکانی کوردستان خاوەن کۆمپانیاکانی کوردستان دوایی مزگەوتی شەکاتەوە دوایی بیریش لێدا دوایی کەفالەتی یەتیوی شەکا هەموویان نا تێ نایە دنکە دنکەیە حەرام ناخوا دنکە دنکەیە لە سەڵ یەکێکیان تووشی حەرام نابێ نەوە و نوێیان تووشی حەرامە بێ بزانێ یان نەزانێ لە کوێ پەیات کرد چۆنت پەیا کرد ئەی چۆن خەرجێ کرد بیرت لەوە کردوێتەوە میراتی ژنەکەت مارەی ژنەکەت ئەخۆی میراتی خوشکەکەت و دایکەکەت و پورەکەت و ئەوانە ئەخۆی بەشیان نادەی کاسپی تێوە کردووە لەعنەتی خوا لەو کەسەی بەرتی لەدا لەو کەسەی وەری ئەگرێ لەو کەسەی ڕێکیان نەخا ئەڵێ گەورم ئەگەر فلانە کەس ئەوە بۆ بێنێ ئەوەی بۆەکەی ئەوەی کە ڕێکیان نەخاوە پێڵێن ڕایش لەعنەتی خوا لەو لەوەی بەرتی لەکەدا لەوەی وەری ئەگرێ دەیمامە ساوە بەرتیل نیەوە دیاری ئەی بۆ بە منی نادەی ئەی بۆ بەو دراچێ فەقیرەتانی نادەی ئەی بۆ بەو ئاوارانەی نادەی ئاخر مەسول سەر و بنی ژنەکەی هەمووی ئاڵتون و لیرەیە محتاج ئێوەیە تۆ دیاری بۆ بەری وەزیر مدیر ڕاوێژکار محتاجی ئەوە تۆ دیاری بۆ بەری دیاری بۆ مەسول بردن حرامە دیاری مەسول وەرگرتن حرامە نابێ وەریگرێ نابێ وەریگرێ ئەڵێن پێغەمبەر دیاری وەرگرتووە نا وەریگرتووە بەڵام جەزای یاوەتەوە بە چاک ئەگەر یەکێ کیلۆی خورمای بۆ بردبێ کیلۆ نیوێ خورمای لەوە چاکتری بۆ بردووەتەوە ئەگەر یەکێ قاپێ شیری بۆ بردبێ سەد قڵێ شیری بۆ بردووەتەوە پاداشتی داوەتەوە نەیڵاوە کەس دەستی بشکێتەوە بەسەریا بۆیەش وەری گرتووە تا فەقیر وەژارە ئەم ئومەتە بزان دیاری حەرام نییە بەڵام بۆ مەسول حەرامە ماڵی هەتی و خواردن بەرتیلدان قومارکردن دزی جەردەیی چەتەیی ئەم هەموو نەوت و تەنکەر و بەزم و بارۆرە ئەڕوا کوا کوا بەرهەمەکەی کوا نەتیجەکەی کوا میلەت هەیە مەگەر سۆمالەوە نەی ئێمە ڕەنگی زەرد بێ و داماو بێ دەی خوایە بە زمانی بەڕۆژووە لە ماڵی تۆوە لە ڕۆژی جمعە خوایە داوات لێکەین خوای هەمومان چاکەی ئێمەش ئەوانیش چاکەی خوای هەمومان چاکەی بان خەیتە سەر ڕێگەی ڕاست خوایە دز و دەخەڵ لە وڵاتانەیەڵی خوایە فێڵباز و پێشلێدەر لە وڵاتانەیەڵی خوایە دەمباز و سیاستمەدار لە وڵاتانەیەڵی خوایە میلەت خەڵەتێن لە وڵاتانەیەڵی خوایە خوایە میلەتە هۆشیار کەیتەوە یا ئەڵڵا یا ئەڵڵا یا ئەڵڵا